تۆ بڕیارت داوە کۆچ بکەیت بۆ ناو شار بۆ زیارەت؟ لەگەڵ دایکم ئەگەر پێشەوای ئیمانداران ڕیدا گەر کوڕی مامت بەشر کوڕی مەروان میری ئەوێ نەبوایە دڵنیابە لێم برازاکەم دەمکردی بە میری ئەوێ. خودا بەرەکەتت بەسەردا ببارێنێ میرایەتیم تاقی کردەوە و زانیم چۆنە. باشە تۆ خەڵکت چۆن بینی؟ خەڵک لەگە خەڵک دەگۆڕێ پێشەوە ئیمانداران. تێکەڵاون و لە هەموو جۆرە کەسێکی تیایە لە خۆباین بۆیە هەندێکیان خراپن. هیچ شتێکیان لەلا گرنگ نییە تەنها پارە نەبێ کەم کەس هەیە شکرانە دەکات. گەر بیان دەیتێ چڵێسی دەکەن تێر نابن و ئەگەر نەشیان دەیتێ ئەوە لێت توڕە دەبن ئێستا لێم تێگەیشتی برازاکەم ئەوان هەرچیەک بن لێم ببوورە پێشەوە ئیمانداران خدا لێت خۆش بێت دەتەوێ خەڵک بڵێن کە عەبدولمەلیک بەزەیی هیچ نییە بەرامبەر پەیمان پارێزمان کاتێک کە برایەکەی مرد عەبدولعەزیز هەتاوەکو بەزەی بە منداڵەکانیشی دانایەتەوە و نایەوێت دەسەڵات بگرنە دەست ها؟ حاشا للە پێشەوا ئیمانداران تۆ منت لانەدا بەڵام من خۆم دەستم لە کار هەڵگرت. خەڵک هەموویان لە دەرەوەی ئەم کۆشکەن و لە سنووری وڵاتەکەماندا لە ڕۆژئاواوە هەتاوەکو ڕۆژهەڵات لە وڵاتی سین. نازانن باس چیە لە ئەنجومەنەکەمان بەڵام حوکم دەدەن لەسەر ئەو شتەی کە ئەوان دەیبیستن ئەوە نەبێت بە جێگەی قسە و باسی ناحەزانمان بە خۆتیشەوە دەزانی کە ئەوانە چەند زۆرن دەی بگەڕێوە بۆ وڵاتەکەت. ڕێم پێدەدەی کەوا سەردانی شاری مەدینە بکەم؟ وە لە پاشەوە. نانانانانا ناخەم و خەفەت لەسەر دایکت زیاد مەکە لە لایەک حەقی مێردەکەی و لە لایەکی تریش دووری کوڕەکەی و وە چاوڕانکردنی بۆ کوڕەزاکەی ئەوە لەگەڵ خێزانەکەتدا بە جەبێڵە تا منداڵی دەبێت وە تۆش بگەڕێوە بۆ شارەکەت هەتاوەکو بۆ خۆ سەرپەرشتی هەڵبژاردنەکە بکەی هەردوو ئامۆزاکەت وەلید پەیمان پارێزی یەکەم و وە سولەیمان پەیمان پارێزی دووەم. ان شاء اللە پێشەوا ئیمانداران. دەمەوێ دەنگدانی خەڵکی شارەکەت بۆ من ڕەوانە بکەی پێش هەموو شارەکانی تر چونکە زۆر پێویستم پێ ئەی برازاکەم خواچی بوێ دەیکات. گەر مام و نەمردم دەبێ شتێکی ئاوات بۆ بکەم لە ژیانتا مەترسن هیچ نییە هەندێک پشوم تەنگ بووە هەر ئەوەندە باش دەبمەوە ئینشاءله خدا ساغ و سەلامەتت بکە پێشەوە ئیمانداران هەر وەکو منداڵ دێیتە بەرچاوم کە دڵی لە لای باوکیەتی. مەترسی و خەم و خەفەت ان شاء اللە لەسەرت نابێ پێشەوا. لەبەرچی نەڕۆشتی بۆ شارەکەت هەر وەکو من پێم وتی ها ئەی لاو؟ ترسای مامت کۆچ بکات پێش کۆچبوونی تۆ بۆ وڵاتەکە دییان خۆ بۆ ئێمەت بێ لێ باوکە گیان خوا تەمەن درێژی بکات ئەی میری ئیمانداران. لێم نزیک بەرەوە برازاکەم بفەرموو مامە گیان کچی خۆمم لێمارە کردی لە هەموو کچەکانم خۆشەویستتر بوو لە لام وە تۆشم لە هەموو کەس بە باشتر زانی لە ناو هۆزی مەڕواندا بۆ چاکیەکەت وەزیرەکیەکەت هیوادارم شەرمەزارم نەکەی مامە گیان فاتیمە خۆشەویسترین کەسە لە ناو دڵم خێزانمە و دایکمە و کچمە وە ئەوم بە هەموو شتێک داناوە لە ژیانی خۆم. زانیاریم هەیە لەو شتە لەسەر تو وە لەسەر ئەویش بەڵام دەبێت ئاگات لێی بێ و وە ئاگات لە ئامۆزاکانشت بێت وە ئاگاشت لەو دوو برایەی خۆت بێت وەلید و سولەیمان گەر هەر کامێکیان هەڵەی کرد ئەوە نەسیحەتیان بکە وە ئەگەر خەراپیش بوون ئەوە چاک بە لەگەڵیاندا بەوانیشم گوتووە ئاگایان لە تۆ بێت. ئەو ئامۆزای ئێمەیە. ئەو هاوسەری خوشکەکەی ئێمەیە. هەروەها لە جێگای برایەکیشە بۆ ئێمە. پێشەوای ئیمانداران پێیان بڵێ قورئانی پیرۆز پەیڕەو بکەن و هەروەها لەبیری نەکەن و لەسەری بڕۆن و هەروەها سنەتی پێغەمبەر صلی الله عليه وسلم بەجێ بێنن لەسەری بڕۆن و کاری پێ بکەن و خەڵکیش لەسەر ئەو ڕێبازە بن چونکە ئەگەر ئەو ڕێیە بگرن ئەوە هەرگیز زەلیل نابن. بۆ خۆشەویسترین کەسم لەگەڵ تۆدا نەهاتووە کچەکەمان. خەریکە لەو کاتانەدا منداڵەکەی لە دایک دەبێت و هەروەها ئەگەر تۆ ڕێگەم پێ بدەی با دوانەکەوم لە کۆچەکەم. مەترسە ناڕۆم هەتاوەکو هەتاوەکو گوێم لە دەنجی گریانی مەڕوانیەکی تازە نەبێت سۆزی عبدول عزیز و بوونیەکی ئومەوی وە لە هۆزی عمەری ان شاء اللە ما شاء اللە بسم اللە. عبدالملیک. عبدالعزیز. عبدالملیک. عبدالعزیز. عبدالملیک. با ناوی عبدالملیک بێت ئەی دایکی عبدالملیک. خودا بەرەکەت ببارێنێ بەسەر خۆی و دایکی و باپیری عبدالملیک. سبحان الله الرحمن الرحيم الملك القدوس ملك الملوك مالك ملك والملكوت اللهم زده من فضلك واحميه من شر ما نمتلك خودای گەورە لێمان بە زیاد بکا لە دەستکەوتەکانمان. بسم اللە دەچم مژدە دەدەم بە باپیری و داوای ئەوەی لێ دەکەم کە ڕێگەم بدە بچمە شارەکەی خۆم. بسم اللە. بە دینارێک؟ وەی گیان سرکە بە دینارێکە. بە دینارێکە سرکە؟ ئەوە خەرجییەکانی ماڵی میرە. ماڵی میر میری تیا نییە؟ خزمەتکارەکانی میر؟ بەڕاستی ئەوان لە میر زیاتر پارە خەرج دەکەن. بەڕاستی میر زۆر کەمتر پارە خەرج دەکات لە خزمەتکارەکانی. عەدی لە مزگەوت بانگەشە بکە بۆ هەڵبژاردنی پەیمانپارێز کەوا بڵێن پەیمانپارێزێک هەڵبژێردراوە وەلیدی کوڕی عەبدولمەلیک. فەرمانتە گەورەم. سلام علیکم. وعلیکم السلام ورحمة اللە وبرکاته بۆ وەڵامی سەلام نادەیتەوە؟ لەناو دڵمەوە سڵاوم لێکردی بەڕاستی خۆشێکی زۆری پێبەخشیم وە ڕۆناکیە کە چاوەکانی داپۆشیم دەتبینم تۆش من دەبینی دەتبینم بویە شاعیر باوکی دەراهێنی. ئای هەر کەسێ هەست بەو شتە بکا من هەستی پێ دەکەم خۆشەویستی من بۆ میرەکەم لەناو هەموو خەڵکدایە. ئێه ماڵ و مناڵەکەت چۆنن؟ ڕۆیشت و بۆی دەرچوو خۆ ناسیرە ڕزگاری بوو لە دەستی شاری خۆ ناسیرە خەمێکی گەورەی لە کۆڵ بووەوە. ئەی مناڵەکانت؟ لەناو باوشی باوشیانە. بۆ ئەوەی تەربیەتیان بدەم و هەروەها نان و ئاویان بدەم بەڕاستی خزمەتیان دەکەم. بنەماڵەکەی چۆنن لە دیمەشق ئەی باوکی حەفز؟ لە بەرامبەر پێشەواکە ڕێزی خۆت بگرای بوخزن. بنەماڵەکەم زۆر باشن. وە هەروەها خودای گەورە بە بەخشندەیی خۆی بەخشندەیەکی پێ بەخشین سوپاس بۆ خوا. بەڵێ بەخشندەیە ئایا ئەوە ناوە میرم بەخشندە؟ هەموومان بەخشندەین هەر کاتێ خاوەنەکەی بیەوێ دەمان باتەوە. بەخشندە بەخشندە بەخشندە خودا بەرەکەت ببارێنێ بەسەریا ئەی باوکی کچ. بەڵام بڵێ ئەی باوکی کوڕ ئەو عەبدولمەلیکە. عەبدولمەلیک! عەبدولمەلیک! ئای لەو خۆشیە هەر بژی باوکی عەبدولمەلیک هەر هەر بژی باوکی عەبدولمەلیک هەر بژی باوکی عەبدولمەلیک هەر بژی باوکی عەبدولمەلیک ڕێی خودا بەرنەدەی هیچ کاتێ کوڕم یاسا بەکاربێنە لە نێوان خەڵکی و ئاگادار بە ناپاچی لەگەڵ کەس مەکە بزانە شایەکانی پێشوو ڕووخان دەزانم هیچ کەس لە پێش مندا نەمایەوە. بۆیە ئێستا گەیشتە من گەر تا سەریش بۆ من هومایەتەوە ئەوە نەدەگەیشتە تۆ وە تۆش ئاوا وەکو من لەسەر جێگا دەکەوی و چارە نووسی خۆت دەبینی بە ئازارەوە دەناڵێنی چاکە بکە بۆ ئەو ڕۆژە و دوور بکەوە لە سزاکانی و تۆ نازانی و کەسیش نازانێت من لە چ حاڵێکدام لەم کاتەدا ڕبی خوالێت خۆش بێ باوکە گیان دەمەوێت ئێوە باش بن لەگەڵ کوڕی مامتان عمر ئەو پیاوێکی چاکە وە چاکە و زۆریش ڕاستگۆیە لە پێشوودا خزم و کەسی خۆش دەوێ و دوایەش خاوەن بنەماڵەیەکی باشە وە خراپەی لەگەڵ نەکەن کوڕەکانم ئەو هاوسری خوشەکەمانە ئەو ئامۆزامانە ئێوەش ئەی ژنانی بنەماڵەکەمان ئاگاداری ئەو شتانە بن کە پێغەمبەر، صلی اللە علیه وسلم، علیه الصلوة والسلام، ئێوەش ئاگاتان لە ژنانی ناو شارەکە بێ و لەسەر ڕێگای خودایی گەورەدا فێری ڕاستیان بکەن. وە ڕاتان دەسپێرم کە دوور بکەونەوە لە چاو پیسی و شەڕ و ئاژاوە گێڕی و کەس لە کەس باشتر نەزانن و جیاوازی نییە لە نێوان عەرەب یان عەجەم تەنها بە ئاین. تێگەیشتی خوشکم ئاتیکە؟ تێگەیشتم ئەی پێشەوا ئیمانداران. پێغەمبەر دەفەرموێ صلی اللە علیه وسلم. علیه الصلوة والسلام. یا راع الغنم فی البادیە ئێستا تێگەیشتی مەبەستم چیە ئاتیکە تێگەیشتم براکەم وە هەمووتان یەک گرن بە کۆمەڵ چونکە شەیتان لەگەڵ تاکەکانە گورجیش تەنانەت مەڕی هەڵاتوو دەخوا حەز دەکەمەوە بزانن ئەو کەسەی ئەو کەسەی خراپەی هەڵگرت بێ بەرامبەرمان لە دڵپیسی و خراپە و چاوپیسی و یاخیبوون لە ئێمە ئەوە سینەی دەکەین بە دوولەتەوە ئەو کەسەی بە چاوی پیس و خراپەوە تەمەشای ئێمە دەکات بە ناحەق ئەوە چاوەکانی لە ڕیشەوە دەردێنین وەهەر کەسێک بەقسەمان بکات ئەوە بەقسەی خوای گەورەو پێغەمبەرەکەی کردووە وە لەسەر ئێمەشە کە حەقی گوێڕایەڵ بدەین هەر کەسێک بێدەنگ بێت و زمان درێژی نەکات ئەو بێگومان سەلامەت دەبێ با بە کەڕوڵاڵی بمرێ زۆر زۆر لەوە باشترە کە پێی بڵێن بە زمان بڕاوی مرد دەی ئێوە هەمووتان هەڵسن و هەڵمان بژێرن من وەلیدی گوڕی عەبدولمەلیکم پێشەوای ئیمانداران دڵنیابە من دەنگ دەدەم بە تۆ لە خۆشی و لە ناخۆشی، لە ئێستا و لە هەموو کاتێکدا، ئەی پێشەوا ئیمانداران! دەنگ دەدەم بە تۆ لە شەڕ و ئاشتیدا، لەگەڵتم لە خۆشی و لە ناخۆشی، ئەی پێشەوام وەلیدی کوڕی عەبدولمەلیک! دەنگت پێ دەدەم و پەیمانت پێ دەدام وە سوێندیش دەخۆم بە خودای تاک و تەنها دەبێ ببم بە شمشێری دەستت بۆ ملی هەر کەسێک کە تۆ بتەوێ ئەگەر یاخی بێت لە ناو کۆماڵ تەنانەت ئەگەر کوڕی حەجاجی سەقەفیش بێت خودا بەرەکەت بەسەر تا ببارێنێ باوکی یوسف ئەمە جێگای تۆیە دەی پێشەوەی ئیمانداران هەڵبژێرێن خودا هەموو کات سەرکەوتوی بکات ئەو هەموو شتێکی باشی لەدەست دێت هەروەکو باوکی خۆی کە لێرە بوو پێشەوای ئیمانداران عبدولمەلێک خودا لێ خۆش بێت وە باشترین پێشەواش بوو بۆ هەموو خەڵکی ناوچەکە خوداش هەموو سەروەت و سامانی بهێڵێتەوە وە لە دوای ئەو تا هەتایە هەر بمێنێ. ئەی پیاوی فێڵباز دەستت پێکرد من دوور بخەیتەوە لە دەسەڵات بەڵام ئەی سەقەفی مەحاڵەو شتە ڕووبدات مەحاڵە. نازانم پیرۆزبایی مناڵەکەت لێ بکەم کوڕی براکەم یان سەرەخۆشیت لێ بکەم بۆ باوکت مامم منیش هەروەها. نازانم پیرۆزبایی مێردەکەت لێ بکە میری ئیمانداران یان سەرخۆشی مامت و سەرخۆشی لە خۆم کەم پێشەوای ئیمانداران باوکم هەموو خەفەتێک خەفەتی خۆمانە، هەر خۆشیەکیش هەبێ هەر هی ئێمەیە، هیچ شتێکیشمان لە دەست نایەت تەنانەت دانبەخۆداگرتن نەبێت و سوپاسی خوا بکەین لە کاتی نیعمەتدا. خەم و خەفەت تێکەڵاو بوو، هەر کەسێکمان بە گوێرەی خاوەنەکەی سەردەکەوێ، ئەو شتەی کە لە سینەی خاوەنەکەیەتی، سوپاس بۆ خوا لە خۆشی و ناخۆشی. ئایا کەسێکت نار بەدوای پیاوەکەتا کچەکەم؟ لەوانەیە پێشەوای ئیمانداران وەلید کەسێکی ناردووە بەدوای ئامۆزاکەی عومەر بۆ ئەوەی پێی بڵێ یان ڕای وەربگرێ. کوانی ئەو نووسراوەی کە بۆ ئامۆزاکەمان نارد عومەر پێشەوای خوناسڕە؟ باشە بەچی بۆی بنووسین ئەی پێشەوای ئیمانداران؟ هەروەکو ئەوەی ئێمە کە بۆ هەموو کەسێکمان نارد. بۆ هەڵبژاردنەکەمان بۆ پەیمان پارێزی بۆ بنێرن بۆ ئەو شارەی کە پێشەوایەتی تێیدا دەکات. فەرماتە ئەی پێشەوا ئیمانداران. بەڵام دەترسم. پێم بڵێ بزانم لە چی دەترسی باوکی یوسف. ناچارت بکا بۆ کارێک کە خودا پێی ناخۆش بێت وا عەبدولمەلیکیش پێی ناخۆش بێت خودا لێ خۆش بێت هەروەها لە تۆش خۆش بێت. تێم بگەیەنە باوکی یوسف چی لە من دەشاریتەوە؟ ئەی پێشەوای ئیمانداران منت کرد بە ڕاوێژکاری خۆت و ڕاوێژکاریش جێگای متمانەیە. ئەگەر گوێت لە من بوو بۆ شتێک قازانجی جێنشینەکەی تیایە بەکاری بێنە ئەگەر ویستت تۆ بەرپرسی کارەکانی. دەی قسە بکە باوکی یوسف تۆ لە ناو پیاوەکانی منە لە هەمویان دڵسۆزتری بۆ من و بۆ جێنشینەکەم. زانیاریەکم پێ گەیشت کە هەموو خەڵک زاواکەتیان خۆش دەوێ ئامۆزاکەت کاربەدەستێکە لەم حوکومڕانیە چەند هاوکارێکی هەیە لێرە دەبینن ئەو لە هەموو کەس باشترە بۆ جێنشینی. وە دەترسم لە بن گوێی تۆ بخوێنن و پاشان ئەو بەخۆی بڵێ من جێنشینم و پێشەوای ئیماندارانم وە بێگومان ئەویش زۆر دوورە لەو تەختەوە لە نێوان ئێمە و ئەودا ڕێگایەکی زۆر دوور و درێژ هەیە ئامۆزاکەمان چاوی لە جێنشینەکەمان نییە خۆت گوێبیست بوویت و بینیت کە داوای لێبوردنی لە باوکمان دەکرد کە دەست لە پەیمان پارێزی بکێشێتەوە ئەو شتانە هەمووی لە سەردەمی باوکتا بوو دەزانم ئامۆزاکەتان بۆ وای کرد لەبەر ترسی باوکتان پێشەوای ئیمانداران عەبدولمەلیک ڕەحمەتی خودای لەسەر بێت خۆی منی هەڵبژارد و هەروەها براکەشی سولەیمان بەیەکەوە منیان هەڵبژارد و هەروەها من باش ئەوە دەزانم کەوا ئەو بە هیچ شێوەیەک حەز لەو کارانە ناکات ئەو هیچ کات چاوی لە جێنشینی نەبووە. گومانی تۆ لە گومانی من ڕاستترە ئەی پێشەوام. لە سەرما ئاگادارت بکەمەوە. دەبینین. باشە بۆچی چاوەڕوان بکەین ئەی پێشەوا ئیمانداران هەتا ئەو کاتەی کە لە ژێر دەستان دەردەچێت پاشان ئەو بە خۆی دەڵێ بوغڕابووم ئەی پێشەوام ئەویش ئامۆزاکەتانە پاشان ناچار دەبی شەڕی لەگەڵ بکەی و بیکوژی پاشان ئەڵێن پێشەوای ئیمانداران کوڕی عەبدولمەلیک ئامۆزاکەی خۆی کوشت عومەری کوڕی عەبدولعەزیز. نەفرەتی خوات لێبێ حەجاج تۆ چی دەبینی؟ دەستی لە کار هەڵبگرە داوای لێ بکە ئەو لە لای تۆ خۆشەویستە هەرچی ئەوێ بیدەرێ هەوڵ بدە بە پارچە زەویەک و وە بە ماڵ و سەروەتەوە سەرقالی بکەی با ئاگای لە تۆ نەمێنێ ڕزگاری دەکەی لە دەست خۆی و برادەر و خزمەکانی وە ئینجا خزمایەتی تۆ دەپارێزێ ئەوەی بۆ بنووسە ئەوەی بۆ بنووسە هەر کەسێکی دەوێ بیکە پێشەوا لەو شارە ئەو بۆ چوونە تەواوە ئەی پێشەوە ئیمانداران خدا سەروەت و سامانەکانت بپارێزێ و لە ژێر دەستی تۆ بهێڵێتەوە تا ڕۆژی قیامەت. تۆ بڕۆ دەرەوە براکەم لادەدەی لەسەر کار کە مامم پێشەوای ئیمانداران ڕەحمەتی خوای لەسەر بێ پێی وتی ئاگات لێبێ بۆ ئەوەی بیپارێزم لە گیانی خۆم و لە تووڕەبوونی خۆم ئەو کوڕە مردنیش تەنانەت حەزی لێ ناکات ئەوە ڕای تۆ نییە ئەوە ڕای شەیتانەکەتە سەقەفی. ڕایەکی زۆر جوانە منش مێشکم پێ ئیسراحەت دەکات. هیچ جارێک مێشکت ئیسراحەت ناکات تەنانەت گەر ئەو شەیتانە دەرنەکەی. باوکم پێی وتم ئاگات لێبێ خوا لێی خۆش بێت. وەکو براکەم کە پێی وتی ئاگات لێبێ. وە عومەر کردی بە میر و تۆش لاتدا. زۆر باش ئاگات لە قسەکانی باوکتە. سەرمان سوڕماوە لە نێوان دوو پیاو یەکێکیان چاوی لە وڵاتەکەمانە و ئامۆژگاریمان دەکا بۆ کاری چاکە و هی دووهەمیشیان دایمە دەمەقاڵیمان لەگەڵ دەکا و چاوی بڕیوەتە ئەو شتانەی کە لە ژێر پێی ئێمەدایە. سوێند دەخۆم گەر پەشیمان نەبیتەوە لە بڕیارەکەت. جارێکی تر بە هیچ جۆرێک لەم ماڵەدا جێم نابێتەوە نانا نانا کچەمام تووڕەمە بە تخوا چۆن بیر لە شتی واکەیتەوە ئامۆزاجان من ڕێزم لێنا بۆیە ئەو کارم کرد لامدا لەسەر شارۆچکەیەکی بچووک کە زۆر زۆر دوورە لێرەوە ئەو جێگەهە شیاوی ئەو نەبوو من فەرمانێک دەردەکەم کە شیاوی ئەو بێت چونکە ئەو ئامۆزای ئێمەوە هەروەها زاواشمانە و هەروەها برای خۆشەویستترین کەسمە دەبینین و ئاگادارت دەکەمەوە هەڵم نەخەڵەتێنی و ناپاکی لەگەڵ بنەماڵەکەم بکەی. وە پاشان باران لە ئاسمان نابارێ زەویش بەرهەمی نییە ئەی باشە باج و زەڕیبە لە شوێ بێنم ڕات چی لەسەر قسەکانی ئەو ئەو ڕاستەکە گەورەی من سەردانی زەویەکەیم کرد بینیم و پارەی بۆ دەرنایەتەوە کە بتوانێت زەڕیبەی پێ بدات لێیان خۆش بن لە زەریبەکانیان وە یارمەتیشیان بدەن بۆ ئەوەی بژین تا خودای گەورە ڕزقیان دەدات. فەرماتە گەورەم. بیانە با دەستە ماچ کەم بۆی. ئەی خوا لە ئێمەو نەسێنە یا ڕەبی. وەی خودا سەرکەوتوی بکات ئەم پیاوی ڕاستگۆیە ئەوە حەقی خۆیەتی لە حوکمڕانی. کوا پێشەواکەت ئەی غلام تۆ چیت؟ یوسفی سەقفی هەڵاتوو؟ ئەم نووسراوە بدە دەستی بڵێ لەلایەن پێشەوە ئیماندارانەوە هاتووە وەلیدی کوڕی عەبدولمەلیک خدا بیپارێزێت ئایا پێشەوەی ئیمانداران کۆچی دوایی کردووە؟ مانەوە هەر بۆ خوددایە بڕۆژوورەوە خزمەتکار هیچ شتێکە تاوەکو سەر نییە ئەم دەورانە تا سەر بۆ کەس ناسوڕێ ئەو یوسفە هەڵاتووەیە کە سزا درا. بەڵام ئێستا بەرپرسی ئێوەیە هەرچییەک ڕوو بدات. پێم بڵێ پێشەوای ئیمانداران تۆی لا داوە؟ منی خۆشحاڵ کرد بەوەی کە لای دام. بەڵام خراپەی کرد بەرامبەر بە خەڵک. زمانی خۆت بگرە بەرامبەر بەرپرسەکەت. سڵاو لەو کەسێک کە لە کۆشکی میرە. وعلیکم السلام کوا پاسەوان و سەربازەکانت دیارە بە تەنیا هاتووی. پیاو و سەربازەکانم لێرەن پێشەوە. لێرە جێم هێشتن چاوەڕوانی هاتنەوەی منن هەهەهە منیش هاتمەوە ئەگەر نەیاندۆزمەوە شمشێر لەگەڵ پارە مەرجی کۆکردنەوەی خەڵک و سەربازە ئەی پێشەوا. عادی، بەڵێ گەورەم. هەر کەسێک دەیەوێت لەگەڵمان بێت بۆ دیمەشق با لەسەر ڕێگا چاوەڕێمان بکات. ببورە ئەی پێشەوا. بوەستە. پێم بڵێ چیت دەوێ ئەی هەڵاتووی دوێنێ و میری ئەمڕۆ دەمەوێت سەیری نوسراوی پارە و موچەکان بکەم بۆ ئەوەی بە ئارەزوی خۆت تەماشا بکە وە کاتێک قسەم لەگەڵ دەکەی لەسەر پێکان بوەستە ئەگەر چاوەکانت ئێستا من دەبینێ تۆ میرەکە سەقەفی کەوا تۆی لێرە دامەزراند وە نامەیەکی بۆ بنێرە بەو شتانەی کە دەیبین و نامینی فەرمانتە گەورەی من گەورەتم و میرتم ئەی غولامی حەجاج گەورە میرم ئای کە خۆشە ئای کە خۆشە عامر ئای عامر پێم بڵێ چۆن هەموو نهێنیەکانی موهل لە بەج هێناوە لە شاری دیاریکراویش بەڵام پێم بڵێ چۆن توانیت کە ئاوا هەڵبێیت و چۆن ئەو شتانت بە ئاسانی دەست کەوت دەستکەوتن و خۆی خواحافیزی لێکردم وە ئەو هەموو نوسراوەیشی دایە دەستم. ها؟ کەواتە ململانێ لەگەڵ حەجاج دەکا. کارەکەی زۆر ترسناکە. دەبێت ئێمە دەست پێش بخەین بەر لەوەی ئەو بمانخوا. جارێ پێم بڵێ بزانم لە کوێم دادەنێی. لە هەر شوێنێک تۆ بتەوێ. خۆ ناسرا بەپەلە بڕۆ و دوای برادەرەکەت بکەوە پێش ئەوەی سەروەت و سامانەکەت دەربکات لە ناو سکی خەڵک و پێش ئەوەی لە ناو زەوی دەرت بکات باش تێبگە ئەگەر هەرچیەکت دۆزیوە بە نیوەیمان ڕازیت؟ ڕێککەوتین کوا میرەکەمان کوا و میرە کە منی فێرکرد و دوایی بەجێی هێشتم باشە هیچ کەسێک ناترسێ لە ئاینی دزێکیان پیا و خراپێک بەخێر بیت مامە بەخێر بیت دانیشە وەرە دانیشە دانیشە ئینشا ئەللا مەترسی نییە ئەوەی جۆم لێبوو ڕاستە بۆ حەقیان لادا وەستم کارگەڕایەوە ئەی شێخی هەژار پێویست ناکات تۆ هیچ شتێکت بە بیر بێننەوە لەوانەی کە لە خودای گەورە لە بەرت کردوون لە قورئانی پیرۆز و لە سوننەتەکانی پێغەمبەر صلی اللە علیه وسلم ئارام بگرە خودای گەورە هیدایەتی ئەو کەسە بدا کە منی لێرە کردە والی ان شاء اللە خودای گەورەیان لە بیرە کاتێک بڕیار دەردەکەن ئێمە خوامان هەیە ئارچیەکی پێوە ئەو دەیکات. مزاحیم بەڵێ گەورم چیت هەڵگرتووە هەندێک لە پارەی توێ ئەی باوکی عبدولمەلیک هەمویان دابشکە بەسەر هەژاران ئەوەی کەوا ناوی لای ئێمە نووسرا بوو بۆ ئەوی پارەی بدەینێ چونکە من پێم وایە ئەو پیاوە لێرە بڕۆن لەگەڵ ئەوانەی لەگەڵتن هاتووی شەر لەگەڵ بکەین بۆ ئەوەی سوپاست بکەین و خۆحافیزیت لێ بکەین وەکو تۆ نازانێت سپاستە کەسی وەکو تۆش نابێ بۆ حکومڕانی لەبەرەوەی لێتان خۆش بووم ئەوە ئێمەش لە تۆ خۆش دەبین. سلام علیکم مامی ئێمە وعلیکم و سەسلام ئەی ئەو کەسەی بۆ ئێمە گرینگە و ئێمە خەفەت دەخۆین بۆ ڕۆیشتنی ئەو ئایا کاری لێبوردنت بینی؟ وان تعفو اقرب للتقوی صدق اللە العظیم خودا پەرستی ڕزگار بوون لە توڕە بوونی خودا و وە هەروەها تۆڵە سەندنەوەشە لە هەندێک کەس. باشە کوانێ تیروکەوانەکانت و سیلاحەکانت کوانێ ئەو کەسانەی دایانوت ئێمە سەربازی تۆین و پیاوی تۆین بەجێم هێشتن مامە. نا، بەجێت نەهێشتن، بەجێیان هێشتی. لەناویاندا هاوارم کرد، هەر کەسێک دەیەوێت لەگەڵم بێ و هاوڕێیەتیم بکا. هیچ کەسێک لەگەڵم نەهات، تەنانەت ئەوانەی لەگەڵیان هاتم. ئەوان هیچ کاتێک پێویستیان بە کەسێک نییە مەڕوماڵاتی نەبێ، برادەرێک بەبێ پارە و و میرێکی گەورە بەبێ دەسەڵات. تەنیا هاتی و تەنیا دەگەڕێیتەوە. هاتمە خوارەوە بۆوەی خواحافیزیت لێ بکەم. منیش هەر ویستم ماڵئاواییت لێ بکەم. ماڵئاوایی لە کەسی باوەڕپێکراو دەکرێت. و تۆش لای ئێمە باوەڕپێکراوی. باشە بە چیم ڕادەسپێری؟ ان اللە یامرکم ان تؤدوا الامانات الی اهلها وإذا حکمتم بین الناس ان تحکموا بالعدلە صدق اللە العظیم. صدق اللە العظیم لەسەر حەق بووین و لادراین. ناردیان و کوژرا. ڕاست دەڵێ و بەدرۆی دەخەنەوە. خۆشەویستی هەبوو ڕقیان لێ هەڵگرت دراوسێیەتی دەکا دەری دەکەن. ئارامی گرت سەرکەوت شکر بوو دەرگای خێری بۆ کرایەوە خدای گەورە نعممەت دەبارێنێ بەسەریا صلوات الله وسلامه عليه ئێستا بڕۆ پێش ئەوەی دنیا تاریک بێ. تاریکی شەو خراپترە لە تاریکی بۆنی پیاوی خراپ. گورگەکان گەڕانەوە بۆ لوراندن کە دەرکرابوون لەمەو پێش. دەمەوێ لەگەڵم بی مامە دەمەوێ لەگەڵم بی. خراپەی مێشک لە بیرچوونەوەیە باشترین برادەر بیرهاتنەوەیە بە بیرت دێنمەوە ئەوانەی لە بیرت کردووە داوا بکە دەیبینی داوا یارمەتی لێ بکە دەیبینی لەگەڵ تایە سبحانە